یەعقووبیش لە وەڵاما وتی، کوڕە بچکۆلانەکەم، ئەم خەوەت بۆ براکانت مەگێڕەوە، نەبادا مەعنای خەوەکەت بزانن و بەخیلیت پێ ببن و فێڵێکت لەگەڵ بکەن کە زیانت پێ بگەیەنن. بێگومان شەیتان دووژمنێکی ئاشکرایە بۆ ئینسان و لەوانەیە وەسوەسە بخاتە دڵی براکانتەوە و دەستت لێ بوەشێنن. هەم پێغەمبەری و هەم موڵک و دارایی و دەسەڵات بۆ تۆ و بۆ ئال یەعقوب، هەروەک نیعمەتی گەورەی پێغەمبەرایەتی و جێگە و ڕێگەی پێش تۆ بۆ ئیبڕاهیم و ئیسحاقی باپیرت تەواو کرد، بەڕاستی خودای پەروەردگاری تۆ زانایە و کارەکانی پڕ حیکمەتن. کە براکانی یوسف لە ناو خۆیاندا وتیان، یوسف و بنیامینی برای لە ئێمە خۆشەویست ترن لای باوکمان، کەچی ئێمە کۆمەڵێکین هەموو کارێکمان پێ ئەکرێ، بەڵام ئەوان مناڵ و بێ هێزن، بەڕاستی باوکمان لەم بابەتەوە لە گومڕاهییەکی ئاشکرادایە. کراسەکەشیان هێنا بۆ باوکیان کە بە خوێنێکی درۆینە خوێناویان کردبوو. کە یەعقووب تەماشای کرد وتی، ئەم خوێنە خوێنی ئینسانێکی گورگ خواردوو نییە، نیشانەی ددانی گورگی پێوە نییە و نەفسی ئێوە کارێکی خراپی لاجوان کردوون. من چارەم نییە خۆگرییەکی چاک نەبێ کە شکات لای خودا نەبێ لای کەس نەکەم. ئەویش کە دۆڵچەکەی داهێشت و دۆڵچە گەیشتە بنی بیرەکە، یوسف خۆی بە پەتی دۆڵچەکەوە شۆڕ کردەوە و سەرکەوت. کە ئاوکێشەکە دی، وتی، مژدە بێ، ئەمە غولامێکی جوان و شیرینە. ئیتر لە ناو خۆیاندا کارەکەیان شاردەوە و نەیانوت لە بیر دەرمان هێناوە و کردیانە ماڵی بازرگانی بۆ فرۆشتن. خودایش ئەزانێ چییان کرد. ئەو پیاوە میسریە کە یوسفی کڕی کە عەزیزی میسر بوو بە ژنەکەیی وت، خزمەتی ئەم کوڕە بکە و قەدری بگرە. هیوام وایە لە بارەگادا بە کەڵکمان بێت و سوودمان پێ بگەیەنێ. یا هەر بیکەین بە کوڕی خۆمان. ئا بەم جۆرە جێگە و ڕێگەمان لە ئەرزدا بۆ یوسف خۆش کرد و ماوەیەکی باشمان بۆ ڕەخساند تا فێری مەعنای قسەی ورد و خەو لێکدانەوەی بکەین. هەندێک لە ئەهلی تەفسیر ئەڵێن لەو کاتەدا جوبرەئیلی لێ پەیدا بووە، هەندێکیش ئەڵێن جوبرەئیل چووەتە شێوەی یەعقووبەوە و ڕووبەڕووی وەستاوە و پەنجەی لێ گەستووە، واتە نەکەی. هەندێکیش ئەڵێن لەو کاتەدا بانگی لێ کراوە کە تۆ ئەی یوسف لە زومرەی پێغەمبەراندا نووسراوی. کەچی ئەتەوێ کاری ناشایستە بکەیت؟ هەرچۆن بێ خودا لەو تەنگوچەڵەمەیە ڕزگاری کرد و تووشی گوناه نەبوو. ئاوەها لەسەر چاکە دامانمەزراند تا خراپە و زینای لێ لادەین. بەڕاستی یوسف یەکێکە لە بەندە خاڵیسەکانی ئێمە کە بۆ عیبادەت و خودا پەرستی هەڵبژێرراون. یوسف بە دیفاع لە خۆی وتی، ئەو ویستی دڵداریم لەگەڵ بکا و ڕامکێشێ بۆ ئارەزووی خۆی. لەوێدا شاهیدێ لە خزمانی ژنەکە کە مناڵێکی بەربێشکە بوو شایەتی دا و وتی، ئەگەر کراسەکەی یوسف لە پێشەوە دڕابوو، ئەوا ژنەکە ڕاست ئەکات و ئەو درۆزنە. کە ژنی عەزیزی میسر بە مەکری ژنەکانی زانی، ناردی بە دوایاندا و جێگای دانیشتن و پاڵپشتی بۆ ئامادە کردن و هەر یەکی چەقۆیەکی دایە دەستیان. ئەنجا بە یوسفی وت، دەرچۆ بۆ لایان. کە ژنەکان دیان زۆر لە بەر چاویان گەورە و نایاب بوو، لە جوانی و شۆخی ئەو سەرسام بوون و ئاگایان لە خۆیان نەما و هەموو دەستی خۆیان بریندار کرد و وتیان حاشا و کەللا، خودایە حەپس کردن و بەندین خانەم پێ خۆشترە لەوەی گوناهبار ببم و پیس ببم بەو کارە سوکەی منی بۆ بانگەکەن ئەگەر تۆ دەفعی مەکری ئەمانەم لێ نەکەیت مەیلەکەم بەلایاندا و توشی گوناه ئەبم و لە زومرەی ئەوانە ئەبم کە نازانن چاک چیە و خراپ چیە. وەک شایەتی ساواکە و دڕانی کراسەکەی لە دواوە و بریندار بوونی دەستی ژنەکان و خۆپاراستنی یوسف لە مەکریان، لە ئەنجامی تەئسیری قسەی ژنەکەی عەزیزدا بڕیاریان دا تا ماوەیەک توندی بەندینخانەی بکەن تا خەڵک وابزانن تاوانبارە. یوسف پێی وتن، هیچ خواردەمەنییەک نایەتە لای ئێوە بۆ خواردنی ئیللا من پێش ئەوەی بگات بە ئێوە پێتان ئەڵێم ئەو خواردەمەنییە چییە و لە چی دروست کراوە، ئەمە شتێکە خودا بە وەحی و ئیلهام فێری کردووم، من ئایینی قەومێکم واز لێ هێناوە کە ئیمانیان بە خودا و بە ڕۆژی قیامەت نییە. ئەوانەی غەیری خودا کە ئێوە ئەیانپەرستن هیچ نین تەنها چەند ناوێکن ئێوە و باوک و باپیرانتان داتان ناون خودا دەلیلێکی لەسەر ڕاستی ئەوانە نەناردووە تا بنیادەمی ژیر باوەڕیان پێ بکات پەرستن بۆ خودا نەبێ بۆ هیچ شتێ ڕەوا نیە خودا خۆی فەرمانی داوە کەس نەپەرستن ئەو نەبێ ئەوەیە ئاینی ڕاستی بەڵام بەشی زۆری خەڵک نافامن. ئەی هاوڕێیانی بەندینخانە ئەوەتان کە خەوی دیوە ترێ بۆ گەورەکەی ئەگوشێ ئەوە لە بەندینخانە ڕزگارەبێت و ئەڕواتەوە بۆ شوێنی خۆی و شەرابەکات بە دەمی گەورەکەیەوە ئەوی تریشتان ئەکرێ بە دارا و باڵندە لێیەخۆن ئەو کارەی ئێوە لە بارەیەوە پرسیارەکەن لای خوداوە بڕیار دراوە و بڕاوەتەوە. پادشای میسر وتی، حەوت مانگای قەڵەوم لە خەو دا دی، حەوت مانگای لەڕ ئەیان خواردن، هەروەها حەوت گوڵە گەنمی سەوزم دی لەگەڵ حەوت گوڵی وشک، ئەی کۆمەڵی مەجلیسی خۆم، واتای ئەم خەوەم بۆ لێک بدەنەوە، ئەگەر ئەزانن مەعنای خەو لێک بدەنەوە، وتی، مەعنای خەوەکە ئەوەیە حەوت ساڵ لەم تەئریخە بەدواوە کشتوکاڵێکی تەواو ئەکەن بەپێی عادەت و نەریتی خۆتان هەرچیتان درووەوە کەمێکی نەبێ کە ئەیخۆن لەناو گوڵەکەیا لێی گەڕێن کە غولامی پادشا ڕۆیشت بۆ بەندینخانە بۆ لای یوسف سەلامی خوای لەسەر بێ، یوسف پەلەی دەرچوونی نەکرد و بە غولامەکەی وت بڕۆرەوە بۆ لای پادشا و لێی بپرسە، ئەو ژنانە کە دەستی خۆیانیان بڕی حاڵ یوسفیان چۆن بۆ دەرکەوت و ئەوان لە چ حاڵەتێکدا بوون دەربارەی یوسف کە ئەیانویست ڕامی بکەن، بەڕاستی خودا بە حاڵی ئەو ژنانە ئەزانێ و ئاگای لەمەکریانە. قالت امرأة العزیز الآن حصحص الحق أنا راودته عن نفسه وإنه لمن الصادقین کە ژنەکان هاتن پادشا پێی وتن ئەوە چیتان بوو کە دڵداریتان بە یوسف ئەفرۆشت و ئەتانویست ڕامی بکەن؟ تاوانی ئەو بوو یا هی ئێوە؟ ئەوانیش وتیان، حاشا للە، ئێمە هیچ کارێکی خراپمان لەوەوە نەدیوە. ئەنجا ژنەکەی عەزیزی میسر وتی، ئێستە حەق دەرکەوت و ڕاستی ئەبێ بوترێ. من گیرۆدەی خۆشەویستی ئەو بووبووم و ئەمویست ڕامی بکەم بۆ خۆم. یوسف هیچ تاوانێکی نەبوو. لە هەمان کاتدا من نەفسی خۆم بە بێ عەیب و بێ تاوان نازانم و دیفاعی لێ ناکەم چونکە بێگومان نەفسی ئادەمیزاد زۆر فەرمان ئەدا بە خراپە کردن و مەیلی لە کاری ناشرینە مەگەر میهرەبانی خودا ئینسان ڕزگار بکات خودای من تاوان بەخش و میهرەبانە. نصیب برحمتنا من نشاء ولا نضیع اجر المحسنین پادشا داخوازیەکەی یوسفی جێبەجێ کرد و کردیە ئەمینداری دارایی و واریداتی وڵات ئا بەو جۆرە لە وڵاتی میسردا شوێنمان بۆ یوسف خۆش کرد و لە هەر کوێ مەیلی بوایە لێی دائەنیشت لەو ساڵانەدا گرانی داکەوت. براکانی یوسف لە کەنعانەوە بە کاروانی چوونە میسر و ڕۆشتنە بارەگای پادشا بۆ ئیجازەی کڕینی زەخیرە، چوونە ژوورەوە بۆ لای یوسف. لەو کاتەدا یوسف ئەوانی ناسی، بەڵام ئەوان ئەمیان نەئەناسی. جا یوسف بە مەئموورەکانی وت، ئەو شتانە بخەنەوە بارگەکانیان کە هێناویانن بۆ کڕینی خواردەمەنی. بەڵکوو کە گەڕانەوە بۆ ماڵی خۆیان و زانییان خواردەمەنیەکەیان کەوتووەتە خۆڕایی و شتومەکەکانیان بۆ گێڕڕاوەتەوە، ببێتە هۆی ئەوەی جارێکی تر بێنەوە و برا باوکییەکەیانم بۆ بهێنن. وتی، هەرگیز ناینێرم لەگەڵتان، تا سوێندم بە خودا بۆ نەخۆن کە ئەیهێننەوە بۆم، مەگەر لە هەموو لایەکەوە گەمارۆ بدرێن و چارتان نەمێنێ. جا کە سوێندیان بۆ خوارد، وتی، خودا لەسەر ئەم پەیمانەی ئێمە وەکیل و ئاگەدارە. وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة هەروەها لەبەر ئەوەی کوڕەکانی کۆمەڵێکی جوان و ڕێک و پێک بوون لە ترسی چاوی حەسوود پێی وتن کە ئەچنە میسر لە یەک دەرگاوە مەچنە ناو شار بەڵکو لە چەند دەرگایەکی جیا جیاوە بچنە ژوورەوە خۆ من ناتوانم ئەوەی کە خودا بڕیاری داوە لە ئێوەی دوور بخەمەوە و نەهێڵم تووش ببن. جا کە بەنیامین گیرا، براکانی پاڕانەوە لە عەزیز و وتیان، ئەی عەزیز! ئەم کوڕە باوکێکی پیری بەساڵاچووی گەورەی هەیە، تکائەکەین لەباتی ئەو یەکێک لە ئێمە گل بدەرەوە و ئەو بەرەڵا بکا، بەڕاستی ئێمە تۆ بە خاوەن چاکە ئەزانین. قال معاذ اللە ان برا گەورەکەیان وتی، ئایا نازانن ئێوە پەیمانتان بە باوکتان داوە و سوێندتان بە خودا خواردووە دەربارەی بەنیامین هیچ درێغی ناکەین؟ ئەی نازانن لەمەو پێش چ خراپەیەکتان دەربارەی یوسف کرد؟ قەسەم بە خودا لەم شوێنە ناجوڵێم تا باوکم ئیزنم ئەدا یاخودا کارێک ئەکا بەنیامین ڕزگار ببێت. ئەویش وتی وازم لێ بێنن من سکاڵای غەم و دڵگرانی خۆم لای خودای خۆم ئەکەم و شتی وا لە ڕەحمەت و میهرەبانی خودا ئەزانم ئێوە نایزانن. يا بني اذهبوا فتحسسوا من يوسف وأخيه ولا تيأسوا من روح الله جا کە جارێکی تر ڕۆشتنەوە بۆ میسر و چوونە لای یوسف، وتیان، ئەی پیاوی بەشکۆ، ئێمە و خێزانمان برسین و کەلوپەلێکی کەم نرخمان هێناوە، ئەمر بفەرموو بارمان بۆ تەواو بکەن و بە بەردانی بنیامینیش پیاوەتیمان لەگەڵ بکە، بەڕاستی خودا پاداشتی چاکەکاران ئەداتەوە. کە یەعقوب و خێزانی خۆی و کوڕەکانی چوونە میسر و ڕۆشتنە لای یوسف لە بارەگا، یوسف باوک و دایکی بردە لای خۆی و پێی وتن، وەرنە میسر ان شاء اللە بە ئەمینی لە قات و قڕی و نەبوونی. ورفع ابویه علی العرش وخروا له سجدا. یوسف باوک و دایکی لەسەر عەڕشەکەی خۆی دانا و ئەوانیش بە پێی داب و نەریتی ئەوێ هەموو کڕنووشی حورمەتیان بۆ یوسف برد. لەو کاتەدا یوسف وتی بابە ئەمە تەئویلی خەوەکەمە کە زوو دیم و خودا بەڕاستی گێڕا و هێنایە دی، هەروەها خودا چاکەی لەگەڵ کردم کە لە بەندینخانە دەری هێنام و ئێوەی لە دەشتەوە هێنا بۆ لام پاش ئەوەی کە شەیتان نێوانی من و براکانمی تێک دا. بەڕاستی تۆ موڵک و دەسەڵاتت پێ بەخشیم و فێری مەعنای کتێب و لێکدانەوەی خەوبینینت کردم، ئەی دروستکەری ئاسمانەکان و زەوی، تۆ گەورە و سەرپەرشتیکەری منی لە دونیا و لە قیامەتدا، بە موسوڵمانی گیانم بکێشە و لە زومرەی چاکانم حسێب بکە. ذلک من انباء الغیب نوحیه الیک. لە پێشی تۆیشدا کەسمان ڕەوانە نەکردووە بۆ ئامۆژگاری ئیللا چەند پیاوێکی ئەهلی دێهاتەکان کە وەحیمان بۆ کردوون، واتە، پێغەمبەران لە بەرەی ئادەمیزادن و فریشتە نین. ئەوە بۆ ناچن بگەڕێن بە زەویدا تا بزانن ئەنجامی خەڵکەکانی پێش ئەوان چۆن بوو، کە ئەوانەی باوەڕیان بە خودا و بە پێغەمبەران نەبوو بە دڵ و گیان باوەشیان کردبوو بە دونیادا تا عیبرەت بگرن و تەمێ خوار ببن، بێگومان ماڵی ڕۆژی دوایی زۆر چاکترە بۆ ئەوانەی خۆیان لە هاوبەش بۆ خودا دانان و گوناهی تر ئەپارێزن، ئایا ئەمانە تێنافکرن؟ ئیتر پێغەمبەران بەردەوام بوون لەسەر کاری خۆیان و کافرەکانیش بەردەوام بوون لەسەر ملپێچی و گومڕاهی تا ڕاددەیەک کە پێغەمبرەکانمان گومانیان ئەبرد کەوا ئەو بەڵێنەی پێیان دراوە نایەتە دی و هەرگیز بەسەر دوژمندا سەر ناکەون ئا لەم کاتی نائومێدیەدا سەر کەوتن لای ئێمەوە هات و ئەوەی ویستمان ڕزگارمان کرد واتە پێغەمبەرەکان و پەیڕەوەکانیان. لەو ڕووەوە کە تێئەگەن لە جیهاندا حەسوودی هەیە و مەکر و فێڵ ماوەی کورتە و خۆگرتن لەبەر قەزا ئەنجامی خێرە و حقووق ڕاگرتن و شەرم لە خودا کردن بناغەی پیرۆزییە و حەق و ڕاستی هەر جێگەی خۆی ئەگرێ و خودا هەموو کارێکی پێ ئەکرێ. ئەم قورئانە قسەی دەست هەڵبەست نییە، بەڵکوو شتێکی حەق و کتێبێکی ڕاستە و باوەڕی بەو کتێبانە هەیە کە پێش ئەو لای خوداوە نێرراون بۆ پێغەمبەران و تەفسیلی هەموو شتێکی پێویستی تێدایە و ڕێنیشاندەر و ڕەحمەتە بۆ کۆمەڵی خاوەن ئیمان. سومرەی کوڕی جوندوب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە، هەموو خاوەن خوانێک حەز دەکات کەسانێک لە چواردەوری خوانەکەی کۆببنەوە، خوانی خودا قورئانی پیرۆزە.